زانای بیرکار و فیزیکی سویسری، مەزنترین زانای بیرکاری و فرەزانترین دانەری فرەبەرهەم لیۆنارد یۆلار ئەو زانا مەزنەیە کە ڕەنگدانەوەی کارەکانی و کارپێکردنی زۆر بە بڵاوی لە زۆربەی بوارەکانی زانست و ئەندازەدا بەدی دەکرێ. زرنگی و بلیمەتی لە بیرکاری و زانستەکاندا، گەیشتبووە ئەو ڕادەیەی کە هیچ ناتوانین دەربارەی بدوێین، تەنها ئەوە نەبێ کە بڵێین ئەوەندە بەرهەمی هەبووە لە توانای هیچ کەسێکی زیرەکی تردا نەبووە جگە خۆی نەبێت، نزیکەی سی و دوو پەڕاوی پڕ بە پڕی داناوە کە زۆریان لە چەندین ڕشتە و بەند پێکهاتوون. سەدان بڵاوکراوە و بابەتی بیرکاری و زانستی تری هەبووە، جا ئەگەر ئەمانە هەمووی کۆ بکرێنەوە خۆی دەداتە نزیکەی حەفتا بەرگی گەورە. هەر لەم کارە مەزنانەیەوە ڕا بۆمان دەردەکەوێ کە هەر لە توانای ئەودا بووە ئەو بیر و نووسینانە بهاوێژێتە نێو گشت لایەنەکانی بیرکاریەوە. خۆ ئەو واڵا کاریانەی کە لە زانستی فیزیک و بیرکاریدا کردویەتی تا ڕادەیەکی بێ سنووریش کاریگەر بووە لە کارپێکردندا. لە سەر وشەی واڵاکاریانە پەراوێزێک هەیە. واڵاکاریانە واتە ئیبداع، کۆتایی پەراوێز. یۆلەڕی مەزن بیری سەرەکیی خۆی تەرخان کردبووە ئەو قانوونە میکانیکە داڕێژراوانەی ئیسحاق نیوتن و یەکاڵاکردنەوەیان لە بارە دیاردەکانی فیزیکدا، بۆ نموونە چەسپاندنی قانوونی نیوتن بەسەر دۆخی شلەکاندا، توانی گۆڕانکارییەک لە هاوکێشەکانی دینامیکزانی شلەکاندا بکات، هەروەها هەندێ هاوکێشەی تری توانی دابڕێژێ لە بزوتنەوەی تەنە ڕەقەکاندا. جا لەبەر ئەوەی هەموو تەنێک ڕەق نییە، کەوتە خولیای داڕشتنی بیردۆزەی جی ڕی و تەنە جیڕە لاستیکییەکان و چۆنیەتی تێکچوونی تەنەکان بە سەپاندنی هێزی دەرەکی. هەروەها بەهرەوەری و بلیمەتی خۆی کوتابووە سەر شیکاری کێشەی ستێرناسی بە شێوەیەکی بیرکاریانە، زۆر بەتایبەتیش ئەو سێ تەنەی مەبەست بوو کە کێشەی خولانەوە چارەسەر دەکەن بە ناوی کێشەی سێ تەنەکە، خۆر و مانگ و زەوی لە هاویەکتر ڕاکێشانیان لە نێو خۆیاندا. ئەم کێشە تا ئێستایش ئاڵۆزە. مەگەر هەر لە سەدەی داهاتوودا واتا لە سەدەی بیست و یەکەمدا بتوانرێت پەی بە چارەسەرکردنی بهێنرێ. هەر ئەویش بوو لە نێو زاناکانی سەدەی هەژدەمدا پشتیوانی لە بیردۆزەی شەپۆلە ڕۆشناییەکان دەکرد. بێگومان سەلمێنرایش کە ئەم دیاردەیە ڕاستە و لە جێی خۆیدایەتی. یۆلەر بەو ئاوەزە بە پێز و بێ هاوتاییەوە چەندین کێشەی تری لە بیرکاریدا دۆزییەوە. تەنانەت زۆر لە زانایانی بیرکاری هەر بە هۆی ئەمەوە لەو بوارەدا ناودار بوون وەک زانای فەڕەنسایی لاگرانج کە بە چەند هاوکێشەیەکی داڕێژراوی زۆر لەو گیروگرفتە جۆربەجۆرانەی میکانیکزانی یەکاڵاکردەوە و ئەم هاوکێشانەیش بۆ یەکەم جار لەسەر دەستی یۆلەردا دۆزرایەوە و ناسرایش بە هاوکێشەکانی یۆلەر، لاگرانج. یۆلەری بلیمەت زۆر گرنگی دەدا بە هاوکێشەی جیاکاری، هاوکێشەی ڕەساکاری، ڕەچە ناکۆتاییەکان و ژمارە ئاڵۆزەکان، یەکێ لەو هاوکێشانەی یۆلەر لەمەدا دەردەکەوێت. بی ساین ئێکس زائیدەن بی کۆساین ئێکس یەکسانە بە ئی توان بی ئێکس. ژمارەی نایبێر ئی یەکسانە بە دوو پۆینت حەوت. واتە، با تەژێی سین زائیدەن با تەژێی تەواوی سین یەکسانە بە یا توانی با سین. هەروەها گرینگی ئەدا بە پەیوەندی لە نێوان ڕەددووەکان. زانستی سێگۆشەکاری، ژمارە ئاڵۆزەکان، دەتوانرێ بخرێتە کار بۆ پەیداکردنی ژمارە نەگەتیفەکان، لۆگاریتم، کە بەناوبانگترین و گشتاوترین هاوکێشەیەکی داڕێژراوە لە بیرکاریدا. هەروەها پەڕاوێکی زۆر بەسوودی بۆ خوێندنگا دانا لە شیئەندازەدا. و چەندین بیردۆزەی جیا ئەندازە و سادەندازە جگە لەمانەیش بایەخی دەدا بە زانستی تۆپۆگرافی کە ئەمەیش بابەتێکی گرنگە لە زانستی بیرکاریدا لە سەر دیاریکردنی جێگەی شتێک دەدوێ سەبارەت بە شتەکانی ترەوە نەک بە دووری و قەوارە ئەم زانستە گرینگی و بایەخی لە سەدەی بیستەمدا وەدەرکەوت یەکێ لەو شاکارە مەزنانەی تری بەکارهێنانی هەندێک هێمای بیرکاری بوو وەک هێمای پای کە ڕێژەیەک دەنوێنێت لە نێوان چێوەی بازنە و تیرەکەیدا کە پێی دەوترێت ڕێژەی نەگۆڕ، دوو لەسەر سالب حەوت. زادگای یۆلەر وڵاتی سویسرایە، لە تەمەنی سیانزە ساڵیدا واتە ساڵی هەزار و حەوت سەد و بیست ی زەینی لە زانکۆی پاڵ وەرگیراوە. بەر لەوە خووی دابووە خوێندنی لاهووتزانی، بەڵام بە دەمیەوە خولیای دایە بیرکاری. هەر لە تەمەنی حەڤدە ساڵیدا پلەی ماجستێری لە بیرکاریدا وەرگرت لە تەمەنی بیست ساڵیدا شابانۆی رووسیا کاترینی یەکەم داوای لێ کرد کار بکات لە ئەکادیمیای زانستەکان لە پترسبۆرگ. لە پاش دەمێک چاوێکی چۆر بوو، بەڵام لەگەڵ ئەوەیشدا هەر بێوچان بوو لە بڵاوکردنەوەی چەندین وتار و نامەی زانستی بەسوود. لە ساڵی هەزار و حەوت سەد و چل و یەک ی زایینیدا فرێدریکی گەورە پاشای پروسیا هەموو داخوازییەکی بۆ خۆش کرد بچێتە بەرلین و لە ئەکادیمیای زانستەکان کار بکا. لەوێ نزیکەی بیست و پێنج ساڵ مایەوە، بەڵام لە دواییدا هەر گەڕایەوە بۆ ڕووسیا. لەوێ ئیتر بەیەجگاری کوێر بوو، بەڵام هەر کۆڵی نەئەدا و وازی لە کارکردن نەدەهێنا. یۆلەر بەڕاستی توانایەکی یەجگار زۆر فراوانی هەبووە لە زانستی بیرکاریدا، تەنانەت تا دوا ساڵانی ژیانیشی ساڵی 1783 زایینی لە شاری پترسبۆرگ هەر خەریکی زانستگەری و بڵاوکردنەوە و نووسین بووە لە زانستی بیرکاری باڵادا،